چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمی زاد و پەری کۆ ببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خدا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئەو ئاەت و فەرمانانەی لەم سوورەتەدا هەیە چەند ئاەت و فەرمانێکی ئەو قورآانە پڕلا دانایەیە ئایا چ سەر سوڕمانیەکی بۆ خەڵکی تێدایە کە ئێمە وەحی و نیگامان نرد بۆ پیاوێک لە خۆیان کە خەڵکی بێدار بکەرەوە و دایان بچڵەچێنە تا خوددا ناس و خوددا پەرست بن و مژدە بدە بەوانەی باوەڕیان هێناوە کە بێگومان پلە و پایەی بەرز و بڵندیان بۆ هەیە لە لای پەروەردگاریان کەچی بێ باوەڕان وتیان بەڕاستی ئەم محەممەد ناوە جادوگەرێکی ئاشکرایە بەڕاستی پەروەردگاری ئێوە ئەللایە ئەو زاتەیە کە ئاسمانەکان و زەوی لە شەش ڕۆژدا دروست کردووە لەوە دوا لەسەر تەختی فەرمان ڕەوایی وەستا ئەڵبەتە چۆنیەتی وەستان و تەختی فەرمانڕەوایەتی و گەلێ شتی لەو بابەتانە لە ڕاددەی بۆچوونی ئێمە بەدەرە تەفسیری ئەم ئاەتیان لە پێشەوە مالیک و ئەحمد پرسیوە لە وەڵامدا وتویانە وەستانەکە حەقیقەتی هەیە چۆنیەتەکەی شاراوەیە پرسیارکردن دەربارەی بدعەیە باوەڕبوون پێی واجبە هەر خۆیشی پلانی هەموو شتێک دادەنێت و هەموو شتێک ڕێک دەخات هیچ کەس نییە شەفاعەت خوازو تکاکار بێت مەگەر دوای مۆڵەتی ئەو زاتە ئەو خودایە پەروەردگارتانە کەوا بوو بیپەرستن جا ئایا بۆچی یادەوەری وەرناگرن و بیر ناکەنەوە گەڕانەوەی هەر هەمووتان بۆ لای ئەو زاتەیە بەڵێنی خدا هەمیشە ڕاستە و دروستە و نەگۆڕە بەڕاستی خۆی سەرەتا دروست کراوان بەدی دەهێنێت و دوایش وەک خۆیان لێ دەکاتەوە تا لە قیامەتدا ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە و بەدات پەروەری پاداشتیان بداتەوە ئەوانەشی کە بێ باوەڕ بوون خواردنەوەی لە کوڵ و سزای بە ئێش و ئازاریان بۆ ئامادەیە بەهۆی ئەوەی کە بڕوایان پێ نەدەکرد خودا و زاتەیە کە خۆری کردووە بە سەرچاوی تیشک و ڕووناکێکی پڕشنگدار مانجیشی کردووە بە سەرچاوی ڕووناکی چەندەها جێگەی هەڵهاتن و ئاوابوونیشی بۆ دیاری کردووە جگە لەوەی هەر شەو بە شێوەیەک خۆی دەنوێنێت تا بزانن و بیکەنە بنەمای ساڵ ژمێری و حساب ڕاگرتن خودای گەورە ئەوەی بەبێ مەبەست دروست نەکردووە بەڵکو هەمووی لەسەر بنچینەی حەق و ڕاستی بەدیهێناوە بەو شێوەیە ئەو زاتە ئایەت و بەڵگە و معجزەکانی ڕوون دەکاتەوە بۆ کەسانێک کە بیان زانن و تێی بگەن بەڕاستی لە جیاوازی شەو و ڕۆژ و ئەو شتانەدا کە خوددا لە ئاسمانەکان و زەویدا دروستی کردوون بەڵگە و نیشانەی زۆرن بۆ کەسانێک کە لە خوددا بترسن و دینداری بکەن بەڕاستی ئەوانەی کە بەتەمای ئامادەبوونی بەربارگای ئێمە نین و باوەڕیان پێی نییە و ڕازی بوون بە ژیانی ئەم دنیایە و دڵنیا بوون پێی و دڵیان پێی خۆش بوو ئەوانەشی کە خۆیان غافڵ و بێئاگان لە ئایەت و نهێنی دروستکراوەکانی ئێمە سەرنجی نادەن و بیری لێ ناکەنەوە ئا ئەوانە شوێن و جێگەیان ئاگرە بەهۆی ئەو کار و کردەوانەی کە دەیان کرد بەڕاستی ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە پەروەردگاریان بەهۆی ئیمان و باوەڕی ڕێک و پێک و دامەزراویانەوە هیدایەت و ڕێنمووییان دەکات بۆ ئەنجامدانی هەموو کار و کردەوەیەکی چاک لەو جیهانیشدا لەناو بەهەشتە جۆرا و جۆرە پڕ لە ناز و نیعمەتەکاندا چەندەها ڕووبار بە بەردەمیاندا دەڕوات دوعا و پاڕانەوەیان لە بەهەشتدا ئەمەیە پەروەردگارە پاکی و بێگەردی و ستایش شایستەی تۆیە ئەی خدای مێهرەبان چاک و چۆنیشیان لەوێ سەلام کردنە دوا هەمین گفتاریشیان دوای هەموو ناز و نعمەتێک دوای هەموو بەخششێک ئەوەیە کە پڕ بەدڵ لە ناخی دەرونیانەوە بەڕاستی دەڵێن الحمد لله رب العالمین ئەگەر خودا خەڵکی تووشی شەڕ و ناخۆشی بەزوویی بکردایە لەسەر داخوازی خۆیان کاتێک تەنگەتاو دەبن هەروەکو چۆن بۆ داخوازی خێر پەلەیانە ئەوە هەر هەمویان کۆتایی بە ژیانیان دەهێنرا بەڵام خدای گەورە واناکات بەڵکو دەفەرموێت جا ئەوانەی بەتەما نین ئامادەی بەردەم بارەگای ئێمە ببنەوە باوەڕیان پێی نییە ماوەیەک وازیان لێدەهێنین تا لەستەمیاندا ڕۆبسن و سەرگەردان بن کاتێکیش ئادەمیزاد ئەوانەیان کە باوەڕ لە دەروونیاندا بە چاکی دانەمەزراوە زیان و ناخۆشیێکی توش بێت ئەوە هانا و هاوار بۆ ئێمە دەهێنن بۆ لابردنی لە کاتی ڕاکشاندا یا بەدانیشتنەوە یا بە پێوە بێت جا کاتێک زەرەر و زیانەکەی لێ دوور دەخینەوە و دەکەوێتە باری ئاسایی هەروە دەڕوات بەڕێدا و بارودۆخی ئەوسای فەرامۆش دەکات هەر وەک ڕۆژێ لە ڕۆژان هاواری لە ئێمە نەکردبێت و لە ئێمە نەپاڕابێتەوە تا ناخۆشی و زیانێک کە تووشی بووە لێی دوور بخینەوە ئابە و شێوەیە بۆ لە سنوور دەرچووان ئەو کار و کردوانی کە دەیان کرد ڕازێنراوەتەوە سوێن بە خوددا بێگومان ئێمە لە سەدەکانی پێش ئێوەدا خەڵکێکی زۆرمان لەناو بردووە کاتێک ستەمیان کردووە و ڕۆچوون تایدا لە کاتێکیشدا پێغەمبەرەکانیان بە بەڵگەی زۆرەوە بۆ هات و پەیامی خودایان پێ ڕاگەیاندن و نەبوو باوەڕشیان پێ بهێنن ئێمەش تۆڵەمان لێسەندن ئا بەو شێوەیە تۆڵە لە قەوم و گەلانی تاوان بار دەکەینەوە پاشان ئێمە ئێوەمان کردە جێنشین لە زەویدا لە دوای لەناوبردنی ئەوان تا ببینین ئێوە چی دەکەن و چۆن دەکەن کاتێکیش ئایەتەکانی ئێمە کە ڕوون و ئاشکرایە بەسەریاندا بخوێندرێتەوە ئەوە ئەوانەی کە بەتەمانین ئامادەی بەردەم بارەگای ئێمە ببن دەڵێن قورئانێکی جگە لەمە بهێنە و بیخوێنەرەوە یا بیگۆڕە بە شێوەیەکی تر تۆش ئەی محەممەد پێیان بڵێ من بۆم نییە لە خۆمەوە بیگۆڕم من شوێنی هیچ شتێک ناکەوم جگە ئەوە نەبێت کە بە وەحی پێم دەگات بەڕاستی من دەترسم ئەگەر یاخی بم لە پەروەردگارم و نافەرمانی بکەم گیرۆدەی سزایەکی سەختی ڕۆژێکی زۆر گەورە ببم پێیان بڵێ ئەی پێغەمبەر ئەگەر خودا بیویستایە ئەوە قورآنم بەسەردا نەدەخوێندنەوە خوداش ئاگاداری نەدەکردن پێی چونکە بەڕاستی ئاشکرایە کە من تەمەنێکی دوور و درێژم لە ناوتاندا بەسەر بردووە پێش هاتنی قورآن بێ ئەوەی وشەیەک لەم قورآنە بزانم کەواتە بۆچی عقڵ و بیر و هۆشتان ناخەنە کار کەسێکی نەخوێندەوار تا تەمەنی چل ساڵی هیچ نەڵێت بە مەرجێک ناوبانجی دەرکردبێت بە ڕاستگۆی و ئەمینداری کەچی لەو تەمەنە بەدواوە ئەم قورآانە ڕێک و پێکە ڕابگەێنێت ئایا ڕەوانییە هەرکەس دەیبیستێت خێرا بڕوا بهێنێت بە نێرەری قورئان و ئەو کەسەش کە بۆی ڕەوانە کراوە؟ جا کێ لەوە ستەمکارترە کە درۆ بەدەم خوداوە هەڵبستێت یاخود ئایەتەکانی بە درۆ بزانێت و بڕوای پێی نەبێت بەڕاستی تاوانباران سەرفراز نابن بێباوەڕان و خودانەناسان شتێک دەپەرستن لە جیاتی خودا نە زیانیان پێدەگەیەنێت نە قازانج دەشڵێن ئا ئەو بت و شتانە تکا کارمانن لە لای خوددا پێیان بڵێ ئەی محەممەد باشە ئایا ئێوە خوددا ئاگادار دەکەنەوە بە شتێک کە لە ئاسمانەکان و لە زەویدا هەبێت و خوددا نەیزانێت پاک و بێگەردە و بەرز و بڵندە و دوورە لەوەی کە نەفامان دەیکەن بە هاوڵی خەڵکی لە سەتای پەیدابوونیاندا بەش بەش نەبوون بەڵکو تەنها یەک پارچە بوون یەک ئاین بوون یەک بیرروباوەڕ بوون جا کە زەمان تێپەڕی و زۆر بوون و لە سەرچاوەی نووری پێغەمبەرایەتی دوور کەوتنەوە، ناکۆکی و جیاوازی لە نێوانیاندا پەیدا بوو، بەش بەش بوون. خۆ ئەگەر بڕیاردادەی پێشتر لەلایەن پەروەردگارتەوە نەبوایە، ئەوە دادپەروەری هەر لە دنیادا لە نێوانیاندا ئەنجام دەدرا. حەق و ڕاستی ڕوون دەکرایەوە لەو شتانەدا کە کێشە و جیاوازی تێدا دەکەن. هەروەها بێباوەڕان دەڵێن بۆ معجزە و بەڵگەیەک دانەبەزێنرایە سەری لەلایەن پەروەردگاریەوە ئەوە لە وەڵامیاندا بڵێ بەڕاستی معجزە و نهێنی و شاراوەکان تەنها بەدەست خوددایە جا ئێوە چاوەڕوانی بکەن بێگومان منیش لەگەڵتاندا لە چاوەڕوانانم کاتێکیش خەڵکی لە دوای ناخۆشیە کە بۆیان پێش دێت لە ڕەحمەت و بەخششی خۆمان بەهرەوەریان دەکەین ئەوە یەکسەر پیلانجیێڕی کاریانە دژ بە ئاین و فەرمانەکانی ئێمە ئەی محەممەد پێیان بڵێ خدا خێراترە لەوان لە نەخشە و پیلاندا بەڕاستی فریشتەکانمان هەموو پیلان و فێڵێک کە دەیکەن تۆماری دەکەن ئەی هاوڵگەران خدا ئەو زاتەیە کە لە وشکانی و دەریادا هات و چۆتان پێدەکات هەتا ئەو کاتەی کە لە کەشتیەکاندا دەبن و دەیان گوێزنەوە بەهۆی باو شەماڵێکی پاک و ئارامەوە و هەمووان دڵخۆشن پێی ئەوە بایەکی توند و بەهێز و سەخت بەرەو کەشتیەکە بێت و هەڵبکات لە هەموو لایەکەوە شەپۆڵ بۆیان بێت ئیتر وابزانن کە دەورە دراون و ڕزگاربوونیان ئەستەمە ئا لەو کاتەدا خەڵکەکە بە سۆزەوە هانا و هاوار بۆ خوددا دەبن دڵنیان خوددا نەبێت کەس ناتوانێت فریایان بکەوێت لە کاتێکدا بیر و باوەڕ و ئاینیان بە تەواوی پاک و پوخت و یەکلایی دەکەنەوە بۆ خوددا بۆیە بە سۆزەوە دەڵێن سوێن بە خوددا ئەگەر لەم بەڵایە لەم تەنگانەیە ڕزگارمان بکەیت ئەوە بەڕاستی دەچینە ڕیزی سوپاس گوزارانتەوە جا کاتێک خدا ڕزگاری کردن خێرا ئەوان بەنا حەق دەست دەکەنەوە بەستەمکاری لە زەویدا ئەی خەڵچینە بەڕاستی ستەمکردنتان تەنها لەسەر خۆتان دەکەوێت و بە زیانی خۆتان تەواو دەبێت ئێوە بەوستەمکاریە خۆشی و ڕابواردنی ژیانی دنیاتان دەوێت لەوە دوا گەڕانەوەتان هەر بۆ لای ئێمەیە و ئەوسا ئاگادارتان دەکەینەوە بە هەموو ئەو کار و کردەوانەی کە دەتان کرد بێگومان نمونەی ژیانی ئەم دنیایە هەر لەو بارانە دەچێت لە ئاسمانەوە دامان باراندووە جا بەهۆیەوە ڕۆکی زەوی گەشە دەکات و بە یەکدا چوون بەروبوومی خۆی پێشکەش دەکات لەو خۆراکانەی کە هەم خەڵکی و هەم ئاژەڵیش لی دەخۆن هەتا کاتێک وای لێ دێت زەوی بە جوانی نەخش و نیگاری خۆی دەردەخات و خۆی دەڕازێنێتەوە خەڵکەکەی وا گومان دەبەن بەڕاستی هەمیشە دەسەڵاتداری تەواون بەسەریدا ئالەو کاتەدا کە خەڵکی خراپ و غافڵن و دڵیان بە دنیا خۆشە و هەرچی گوناه و تاوانە دەیکەن ئەوە فەرمانی ئێمەیان بۆ دەردەچێت لە شەودا یا لە ڕۆژدا ئەوسا وەک کشت و کاڵی دروێنە کراوی لێ دەکەین هەروەکو دوێنێ نەبوو بێت ئا بەو شێوەیە ئاەتەکانی خۆمان ڕوون دەکەینەوە بۆ کەسانێک بیر بکەنەوە و تێفکرن وا دیارە ڕۆژێک دێت پێشکەوتنی زانستی دەگاتە ئاستێکی زۆر باڵا خەڵکی ئەو سەردەمە زۆر غەڕا دەبن بەڵام لە پڕێکدا خدا کۆتایی بە هەموو شتێک دەهێنێت خدای گەورەش بانگەواز دەکات بۆ بەهشتی پڕ لە شادی و ئاشتی و ئاسایش هەر کەسێک ئەو زاتە بیەوێت خۆیشی هەوڵ بدات بۆ بەدەستهێنانی ڕێنمویی دەکات بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست. بۆ ئەوانەی چاکەیان کردووە پاداشتی چاکتر و بەهشتی بەرین و زیاتریش ئامادەیە بە چەندەها قات لە ڕیواەتێکدا کە پێشەوایان ئەحمد و مسلیم ڕیواەتیان کردووە ئەو زیادەیە تەماشاکردنی ڕوخساری پڕ لە نور و قەشەنجی زیاتی پەروەردگارە ڕوخساریشیان ڕەشی و تاڵی و ڕیسوایی و زەلیلی و مادوێتی پێوە دیار نییە ئا ئەوانە نیشتەجێی بەهەشتن و بۆ هەمیشە ژیانی تێدا دەبەنە سەر ئەوانەشی گوناه و تاوانەکانیان ئەنجام داوە هەرچەندە پاداشتی هەر گوناه و تاوانێک بەقەدەر خۆی دەدرێتەوە بەڵام هەندێک ئەوەندە تاوان بارن خەجاڵەتی و سەرشۆڕی و ڕووڕەشی ماندووی کردوون کەس نییە پەنایان بدات و بیان پارێزێت لە خەشم و قینی خوددا ئەوەندە ڕوڕەشن هەر دەڵێی پارچەیەک لە شەوی تاریک ڕوخساری داپۆشیون ئەوانە نیشتە جێی ناو ئاگری دۆزەخن و بۆ هەمیشە ژیان لە ناویدا دەبەنە سەر ئەمانەش لە ڕۆژێکدا دەبێت کە هەر هەموو خەڵکی کۆ دەکەینەوە بۆ لێپرسینەوە پاشان بەوانە دەڵێن کە شەریک و هاوڵیان بۆ خوددا بڕیارداوە خۆتان و شتانەی کە دەتان پەرست لە جێی خۆتان بوەستن و مەجوڵێن ئەوسا مشریکەکان لە پەرسراوەکانیان جا دەکەینەوە خودا بت و پەرستراوەکان دەهێنێتە قسە و ئەوانیش بە یەک دەنگ دەڵێن ئێوە ئێمەتان نەدەپەرست اینجا خدا بەسە کە شاید بێت لە نێوان ئێمە و ئێوەدا بەڕاستی ئێمە ئاگاداری پەرستن و پاڕانەوەی ئێوە نەبووین ئالەوێدا لە گۆڕەپانی مەحشەر و لێپرسینەوەدا هەموو کەس دەرەنجامی کار و کردەوەی ڕابردووی هەست پێ دەکات کە پێش خۆی ڕەوانەی کردووە ئەوسا هەموان دەگەڕێنرێنەوە بۆ لای خودا خاوەنی ڕاستەقینە و پەروەردگاری حەق هەرچیەکیش بە ناحەق دەیان پەرست و هەڵیان دەبەست و پێی هەڵخەڵەتاو بوون ون دەبێت و لە ناو دەچێت ئەی پێغەمبەر پێیان بڵێ چێ هەیە لە ئاسمانەوە بەهۆی تیشتی خۆر و بارانەوە و لە زەویەوە بەهۆی خاک و ئاو و هەواوە ڕسق و ڕۆزیتان بۆ فەراهەم بهێنێت و پێتان ببەخشێت ئەی کێ هەیە خاوەنی دەزگاکانی بیستن و بینین بێت توانای بیستن و بینینتان پێ ببەخشێت ئەی کێ زیندوو لە مردوو دەردەهێنێت و مردوو لە زیندوو دەردەهێنێت هەروەها کێیە کە هەموو کار و فەرمانەکان جێبەجێ دەکات و گۆڕانکاریان بەسەردا دەهێنێت لە بەرامبەر هەموو ئەو پرسیارانەوە خەڵکی دەڵێن اللە خودا هەموو ئەو کارانە و زیاتریش زۆر بە ئاسانی ئەنجام دەدات لە ڕێگەی یاسا و بەرنمەیەکەوە کە هەر خۆی دای ڕشتووە کەواتە پێیان بڵێ ئایا ناترسن لە سەرنجامی یاخی بوونتان؟ ئایا ناترسن لە خەشموقینی خوددا؟ جا هەرە و زاتەیە پەروەردگاری ڕاست و دروستان باشە دوای حەق و ڕاستی چی هەیە جگە لە گومڕای و سەرگەردانی ئیتر ئێوە بۆ بیر ناکەنەوە چۆن لادەدرێن لە ڕێبازی حەقەوە بۆ ڕێبازی بەتاڵ ئەبەو شێوەیە چونکە لەگەڵ ئەو هەموو بەڵگەیەدا هەر تاوان بارن و سەرکەشی دەکەن بڕیاری پەروەردگارت لەسەرەوانەی کە لە سنوور دەرچوون بڕاوەتەوە کە ئەوانە بەڕاستی هەر ئیمان و باوەڕ ناهێنن ئەی محەممەد پێیان بڵێ باشە ئایا لەو شتانەی کە ئێوە لە جیاتی خوددا دەیپەرستن کەسێک هەیە کە بتوانێت شتێک دروست بکات لە سەرتاوە یان ئەگەر دروستی کرد و دوایی نەما ئایا دەتوانێت سەر لە نوێ بهێنێتەوە کایە ئەی پێغەمبەر تۆ بڵێ هەر خوددا ئەله هەر ئەو دەتوانێت لە سەرتا و نەبوونەوە خەڵکی و هەمووشت دروست بکات و پاشان دوای مردن و نەمان دووبارەی بکاتەوە کەوابوو چۆن لادەدرێن لە حەق بەهۆی درۆ و پڕوپاگەندەوە هەروەها پێیان بڵێ ئایا کەسێک یا شتێک هەیە لە پەرستراوەکانتان هیدایەت و ڕێنمووی بکات بۆ ڕێبازی حەق و ڕاستی بێگومان نەخێر دەی پێیان بڵێ خدا ڕێنمووی بۆ حەق و ڕاستی دەکات جا ئایا کەسێک ڕێنمووی بکات بۆ حەق و ڕاستی شایستەترە کە پەیڕەوی بکرێ یا کەسێک ڕێنمووی وەرناگرێت مەگەر ڕێنمووی بکرێت ئەوە چیتانە چۆن بڕیاری وا دەدەن، فەرمانی وا دەردەکەن؟ زۆربەیان شوێنی هیچ شتێک ناکەون تەنها گومان نەبێت، بەڕاستی گومانیش هیچ سوودێک بە خاوەنەکەی ناگەیەنێت لەبارەی حەق و ڕاستیەوە، بەڕاستی خودا زانایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. وە نەبێت ئەم قورئانە لەلایەن کەسێکەوە داڕێژرابێت و هەڵبەسترابێت جگە لە خودا، بەڵکو ڕاستی و ڕەوانی کتێبە ئاسمانیەکانی پێش خۆشی دووپات دەکاتەوە هەروەها ڕوونکەرەوەی بیر و باوەڕ و ئەرکەکانە بەڕاستی هیچ گومان لەوەدا نییە کە ئەم قورآانە لەلایەن پەروەردگاری هەموو جیهانیانەوە ڕەوانە کراوە بەڵکو لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا ئەوانە دەڵێن کە محەممەد قورآانی هەڵبەستووە بڵێ دە ئێوەش سوورەتێک وەک سوورەتەکانی داڕێژن و بیهێنن داوا بکەن لە هەر کەسێکی تر کە دەتوانن جگەل لە خوددا کە یارمەتیتان بدات درێغی مەکەن ئەگەر ڕاستگۆن بەڵکو سەر ڕای ئەو هەموو بەڵگانە ئەوانە بڕوایان بە قورآن نەکردووە کە هیچ شتێکیان نەزانیوە دەربارەی هێشتا بۆیان نەهاتووە سەرنجامی ئەو بەڵێنانەی کە بەڵێنی پێداون هەر بەو شێوەیە ئەوانەی پێش ئەمان بەرنمەی خدایان بە درۆزانی و بڕوایان پێی نەبوو دە تەماشا بکە و سەرنج بدە، بزانە سەرەنجامی ستەمکاران چۆن بووە. لەو خەڵکەدا کەسانێک هەن ئیمان و باوەڕ بە قورئان دەهێنن و هەشیانە ئیمان و باوەڕی پێ ناهێنن. پەروەردگاری تۆش هەمیشە ئاگادارە بەوانەی کە تۆوی خراپە دەچێنن. ئەگەر بڕواشیان پێ نەکردیت و بەرنامەکەی تۆیان بە درۆ زانی، ئەوە تۆش بڵێ، کار و کردەوەی خۆم هەر بۆ خۆمە و کار و کردەوەی خۆتان هەر بۆ خۆتانە. ئێوە بەرین و لێپرسراو نین لە هەرچی من دەیکەم منیش بەریم و لێپرسراو نیم لە هەرچی کە ئێوە دەیکەن لەو بێ باوەڕانە کەسانێک هەیە گوێت بۆ هەڵدەخات کاتێ قورآن دەخوێنیت جا ئایا تۆ دەتوانیت قسە و گفتاری خۆت بدەی بەگوێی کەسانێکدا کە کەڕوڵاڵن و نابیسن و ئەگەر چی تێنەدەگەیشتن و عقل و ژیریان نەدەخستە کار هەشیانە سەرنجی تۆ دەدات و لە هەڵسوکەوت و گفتار و ڕفتاری تۆ ورد دەبێتەوە جا ئایا تۆ هیدایەتی کوێر و نابینایان دەدەیت ئەگەر کوێراییان داهاتبێت و نەبینن دیارە کە ئەوانە دڵیان کوێرە و دەرونیان تاریکە و نایانەوێت نوری ئیسلام دڵ و دەرونیان ڕووناک بکاتەوە بەڕاستی خدا هیچ جۆرە ستەمێک ناکات لە خەڵکی بەڵکو خەڵکی خۆیان ستەم لە خۆیان دەکەن ڕۆژێک دێت خدا هەر هەمووانیان کۆ دەکاتەوە وا هەز دەکەن تەنها سەعاتێک لە ڕۆژیان پێچووە خزمان و ناسیاوان هەمووان یەکتر دەناسنەوە بێگومان ئەوانەی کە بڕوایان نەبوو بە ئامادەبوونی بەردەم دادگای خوددا خەسارەتمەندی و زەرمەندیەکی زۆر ڕویان تێدەکات بەڕاستی ئەوانە هیدایەت وەرگر نەبوون خۆگەر هەندێ لە هەڕەشەکانی خۆمان بۆ خوددانەناسان پێش بهێنین و نیشانی تۆی بدەین یاخود پێشتر جانت بچێشین و ئاکامیان نەبینیت ئەوە گەڕانەوەیان هەر بۆ لای ئێمەیە لە دەستمان دەرباز نابن لەوە دواش خدا خۆی شایەتە لەسەر هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن بۆ هەموو قەوم و گەلێک پێغەمبەرێک هەبووە جاکاتێک لە گۆڕەپانی مەحشەردا ئەو پێغەمبەریان ئامادە دەبێت لەسەر بنچینەی دادپەروەری داوەری دەکرێت لە نێوانیاندا و هیچ جۆرە ستەمێکیان لێ ناکرێت بێ باوەڕان دەڵێن کوا کەی ئەو بەڵێنە پێش دێت کەی ڕۆژی قیامەت بەرپا دەبێت ئەگەر ئێوە ڕاست دەکەن پێیان بڵێ من تەنها پێغەمبەرم توانایەوەشم بەدەست نییە کە زەرێک یا قازانجێک بەخۆم بگەێنم مەگەرەوەی کە ویستی خدای لەسەر بێت هەموو قومێک کاتی دیاریکراوی خۆی هەیە بۆ کۆتایی هاتنی هەر کاتێک ئەو ساتە گەیشت ئەوە نەتاوێک دوا دەکەون نە ساتێکیش پێش دەکەون بڵێ هەواڵم بدەنێ باشە ئەگەر سزا و تۆڵەی خوددا لە شەوگاردا یا لە ڕۆژگاردا یەخەی پێگرتن تاوان باران بەتەمای چین ئاخۆ بۆچی پەلە دەکەن دوای ئەوە ئایا کە قیامەت ڕوویدا و بەرپابوو باوەڕی پێدەهێنن ئەوسا پێیان دەوترێت ئائێستا باوەڕی پێدەهێنن خۆ بەڕاستی کاتی خۆی بەگاڵتە پێکردنەوە پەلەتان دەکرد لە پێش هاتنی و بڕواتان پێی نەبوو. ئەوسا بەوانەی کە ستەمیان لە خۆیان کرد دەوترێت دە بچێژن سزا و ئازاری نەبڕاوە مەگەر پاداشتان لە بەرامبەری کار و کردەوە و هەوڵەکانی خۆتانەوە نادرێتەوە کە دەتان کرد بێباوەڕان بە گاڵتەوە لێت دەپرسن ئایا بەرپابوونی قیامەت ڕاستە؟ شتی وا پێش دێت؟ بڵێ، بەڵێ ڕاستە، سوێن بە پەروەردگارم، بەڕاستی ئەوە حەقیقەتێکە و هەر پێش دێت و ئێوە ناتوانن خدا دەستەوسان بکەن ئەگەر هەرچی لە زەویدا هەیە کەسێک کە ستەمی کردووە خاوەنی بێت لە قیامەتدا ئامادەیە هەر هەمووی بکاتە قوربانی خۆی و بیبەخشێت ئەوانە لە دەروونەوە زۆر پەشیمانن کاتێک سزا و ئازاری چاوەڕوان نەکراو دەبینن ئەوسا داوەری لە نێوانیاندا لەسەر بنچینەی دادپەروەری ئەنجام دەدرێت و ئەوانە هیچ جۆرەستەمێکیان لێ ناکرێت خەڵچینە ئاگادار بن و بیرتان نەچێت کە بەڕاستی هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر هەمووی بۆ خدایە ئاگادار بن کە بەڵێنی خدا ڕاست و دروستە قیامەت بەرپا دەکات و پاداشت و سزا لەسەر بنچینەی ئیمان و کردەوە دیاری دەکات بەڵام زۆربەی خەڵکی لەم ڕاستیە بێ ئاگان و نایزانن هەر خودا ژیان دەبەخشێت و مردن پێش دەهێنێت هەر بۆ لای ئەویش دەبرێینەوە ئەی خەڵکینە بەڕاستی ئێوە ئامۆژگاریەکی گەورە و گرنگتان لەلایەن پەروەردگارتانەوە بۆ هاتووە کە قورآانە شیفا و چارە سەریشە بۆ نەخۆشی دڵ و دەروونەکان و ڕێنیشان دەر و ڕەحمەتیشە بۆ ئیمانداران ئەی محەممەد، بە ئیمانداران بڵێ، با دڵشاد و شادمان بن بە فەزڵ و بەخشش و ڕەحمەتی خودایی کە قورئان و بەرنامەی خودایە، کەوابوو با هەر بەوە دڵخۆش بن، هەر ئەوەش چاکترە بۆیان لە هەموو ئەو شتانەی کە خەڵکی خەریکن کۆی دەکەنەوە و کەڵەکەی دەکەن. پێیان بڵێ، هەواڵم بدەنێ، ئێوە چۆن لە خۆتانەوە ئەو ڕزق و ڕۆزیەی کە خودا پێی بەخشیون دابەشی دەکەن و هەندێکی بە حەرام دادەنێن و هەندێکی بە حەڵاڵ کەچی باوەرتان بە بەرنامەی خدا نییە پێیان بڵێ ئایا خدا خۆی مۆڵەتی ئەو کارەی پێداون یاخود لە خۆتانەوە شت بەدەم خداوە هەڵدەبەستن باشە ئاخۆ لە ڕۆژی قیامەتدا گومان و بۆچوونی ئەو کەسانە چۆن بێت کە درۆ بەدەم خداوە هەڵدەبەستن ئایا وا دەزانن لێپرسینەوە نییە بەڕاستی لەگەڵ لاری زۆربەی خەڵکیدا خدا هەر خاوەنی فەزلە بەسەریانەوە هەرچەندە زۆربەیان سوپاس ناپەزێڕ و بێ ئەمەکن ئەی پێغەمبەر تۆ بە هیچ کارێک هەڵناسی هیچ بەشێک لە قورآن ناخوێنیتەوە کە ئێمە ئاگادار نەبین ئێوە ژەی خەڵچینە بە هیچ هەڵس و کەوتێک هەڵناسن کە ئێمە شاید نەبین بەسەریەوە لە کاتێکدا ئەنجامی دەدەن و تێیدا ڕۆدەچن هیچ شتێکیش لە پەروەردگاری تۆ ون نابێت لە پارچە ئەتۆمێکەوە بگرە لە زەوی یا لە ئاسماندا بچووکتر بێت یا گەورەتر کە لە دۆسیەیەکی تایبەتی ئاشکرادا لای ئێمە تۆمار نەکرابێ. ئاگادار بن کە بەڕاستی چاکان و خۆشەویستانی خودای میهرەبان نەترس و بیم ڕوویان تێدەکات لە سەرە مەرگ و لە ڕۆژی لێپرسینەوەدا نەخەم و پەژارە و دڵتەنگی دایان دەگرێت بەڵکو فریشتەکان بە ڕووخۆشیەوە مژدەی سەرفرازی و خۆشنودیان دەدەنێ ئەو بەختەوەرانە ئەو کەسانەن باوەڕی بەتین و دامەزراو و پڕسۆزیان هێناوە بە پەروەردگاریان و خۆشیان دەپارێزن لە خەشم و قینی خودا بەهۆی ئەنجامدانی فەرمانەکانی خودا و تەرێزکردنیان لە حەرام هەر بۆ ئەوانە مژدەی کامەرانی و بەختەوەری لە ژیانی دنیادا کە مژدەی قورئان و فەرموودەیە لە قیامەتیشدا مژدەکان هەموو دەبنە واقع و هەموو مژدە قورئانیەکان بە زیادەوە دێنەدی بێگومان ئەو بەڵێنانەی خودا هەر دێنە دی و هیچ گۆڕانێکیان بەسەردا نایەت ئا ئەوەیە سەرفرازی و کامەرانی گەورە و مەزن گفتاری نابەجێ و نادروستی خوددانە ناسان خەفەتبار و غەمگینت نەکات چونکە بەڕاستی عیزەت و بەرزی و بڵندی هەر هەمووی هی خوددایە ئەو زاتە هەمیشە بیسەر و زانایە ئاگادار بن کە بەڕاستی هەرکەس لە ئاسمانەکان و لە زەویدا هەیە خوددا خاوەنیانە ئەوانەی جگە لە خودا شتی تر دەپەرسن و پەیڕەوی ڕێبازی تر دەکەن و نەبێت شوێن ڕێبازێکی چاک کەوتبن ئەوانە تەنها شوێنی گومان کەوتون ئەوانە جگە لە درۆکردن و گۆترەکاری هیچی تر ناکەن هەرزاتی خدایە کە شەوی بۆ بەدیهێناون تاوەکو و تێیدا بەحەوێنەوە ڕۆژیشی کردووە بە ڕووناککەرەوە تا کار و کاسبی تێدا ئەنجام بدەن بەڕاستی ئا لەو دیاردانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن لەسەر دەسەڵات و توانایی پەروەردگار بۆ کەسانێک کە ببیستن و تێبگەن خدا نەناسان دەڵێن خدا منداڵی بۆ خۆی بڕیارداوە پاچی و بێگەردی شایستەیە و خدایەیە ئەو زاتە بێنیازە پێویستی بە کوڕ و کچ نییە هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هەر خوددا خاوەنیانە بێگومان هیچ بەڵگە و نیشانەیەکتان نییە بۆ ئەم بختانە ناڕەوایە ئایا شتێک هەڵدەبەسن بۆ خوددا و بێباکانە دەیڵێن کە هیچی لێ نازان و هیچ بنەمایەکی نییە ئەی پێغەمبەر تۆ بڵێ بەڕاستی ئەوانەی درۆ و بوختان بەدەم خوداوە هەڵدەبەستن ئەوە سەرفراز و ڕزگار نابن بەڵکو هەموو دەستکەوتەکەیان ژیانی دنیا و ڕابواردنی دنیاە لەوە دوا گەڕانەوەیان بۆ لای ئێمەیە ئەوسا سزای بە ئێشیان دەدەین و تاڵاو دەکەین بە گەرویاندا بەهۆی ئەوەی کە بێ باوەڕ دەبوون پێی ئەی پێغەمبەر بەسەرهات و هەواڵی نوح بەسەرە و خەڵکەدا بخوێنەرەوە کاتێک بە قەومەکەی خۆی وت ئەی قەوم و کەسم ئەگەر ئێوە سەغڵەتن بەمانەوەی من لە ناوتاندا و یادخستنەوەی ئاەتەکانی خوداتان لەلا گرانە ئەوە دڵنیابن کە من کۆڵ نادەم پشتم بە خوددا بەستووە لەو کارمدا ئیترێوە چیتان لە دەستێ درێغی مەکەن خۆتان و بتەکانتان و هاوبیر و باوەڕەکانتان بکەونە خۆ و ڕای خۆتان کۆبکەنەوە پاشان بە ئاشکرا چی دەکەن بیکەن هەرچیتان لەدەست دێت دش بە من ئەنجامی بدەن منەتتان نەبێت مۆڵەتم مەدەن جاگەر پشتم تێ بکەن و باوەڕم پێ نەکەن پێم سەیرە چونکە ئەوە من هیچ پاداشتێک و هیچ شتێکم لە ئێوە داوا نەکردووە بەڵکو پاداشم تەنها لەسەر خدایە و من فەرمانم پێدراوە کە لە ڕێزی مسلمانان دابم کەچی بانگەوازەکەیان بە درۆزانی ئینجا ئێمەش نوح و هەموو ئەوانەی کە لەگەڵیدا بوون لە کەشتیەکەدا ڕزگارمان کردن و کردیشمانن بە جێنشین و هەموو ئەوانەمان نقمی ڕەهێڵ و زریانەکە کرد کە بڕوایان بە ئاەت و فەرمانەکانی ئێمە نەبوو ئینجا تەماشاکە و سەرنج بدە و بزانە سەرنجامی و کەسانە چۆن بوو کە بێدار کرابوونەوە و هۆشیاریان پێدرا بوو پاشان دوای نوح پێغەمبەرانی ترمان نارد بۆ سەرقەومەکانیان جا ئەوانیش بە چەندەها بەڵگە و نیشانە و معجزەی زۆرەوە هاتن کەچی ئەو خەڵکە باوەڕیان نەدەهێنا بەوەی کە پێشتر باوەڕیان پێی نەبوو ئابەو شێوەیە ئێمە مۆر دەنین بەسەر دڵی دەست درێژکاراندا جا دوای ئەوان موسا و هاڕونمان ڕەوانە کرد بۆ فرعون و دار و دەستەکەی هاوڕێ لەگەڵ معجزەی زۆردا کەچی ئەوان خۆیان بە گەورەزانی و بڕوایان پێ نەکردن ئەوانە کەسانێکی تاوانبار و گوناهبار بوون جا کاتێک حەقیقەتیان لەلایەن ئێمەوە لە ڕێگەی موساوە بۆ هات وتیان بەڕاستی ئەمە جادوویەکی ئاشکرایە موسا پێی وتن باشە ئێوە بەم حەقیقەت و ڕاستیەی کە بۆم هێنان دەڵێن جادوو ئایا ئەم معجزە جۆرا و جۆرانە جادون خۆ جادوگەران سەرفراز نابن فراون و دار و دەستەی وتیان باشە تۆ بۆ ئەوە هاتوویت کە وێڵمان بکەیت لەو بیر و باوەڕ و بەرنمەیەی کە باو باپیرانمان لەسەری بوون و لەوانەوە بۆ ئێمە ماوەتەوە ئایا بەم ڕێبازە دەتانەوێت دەسەڵاتداری و گەورەی بۆ خۆتان لەسەر زەویدا بەدەست بهێنن ئێمە بڕواتان پێ ناکەین اینجا فرعون فەرمانی داوتی ئادەی هەرچی جادووگەری زانا و شارەزا هەیە بیهێن و بۆم کۆ بکەنەوە جا کاتێک جادووگەران هاتن و بڕیاردرا جادووگەری خۆیان بنوێن و معجززەی موسا بەتاڵ بکەنەوە موسا پێی وتن دەی چیتان هەیە فڕی بدەن و بیخەنە ڕوو ئەوسا جادووگەران جادوی خۆیان نواند موسا وتی هەرچی کردوتانە و نیشانی ئەو خەڵکەتان داوە هەمووی جادووە و هیچی تر بێگومان خدا دوای تاوێکی تر پوچی دەکاتەوە بەڕاستی خدا کردەوەی ئەوانەی کە تۆوی خراپە دەچێنن چاک و سەرکەوتوو ناکە بەڵکو خدا حەق و ڕاستی دەچەسپێنێت بە فەرمان و ویستەکانی خۆی ئەگەرچی تاوانکار و تاوانباران پێیان ناخۆش بێت سەرنجام کەس باوەڕی بە موسا نەهێنا جگە لە چەند لاوێک چونکە زۆربەی خەڵکەکە دەترسان لە فیرعون و دار و دەستەی کە بەڵایان بەسەر بهێن و تووشی ئازار و وەشکەنجیان بکەن بەڕاستی فیرعەون خۆی بە گەورە و بڵند دەزانی لە زەویدا بەڕاستی ئەو لە سنوور ترازاوان بوو موساش بە قەومەکەی وت ئەی قەوم و عەشرەتم ئەگەر ئێوە بەڕاستی باوەرتان بە خودا هێناوە ئەوە ئیتر هەر پشت بۆ ببەستن ئەگەر مسلمان و ملکەچن ئەوسا ئیمانداران وتیان ئێمە ئیتر هەر پشتمان بە خوددا بەستووە پەروەردگارە مەمان جێڕە بە هۆکاری سەرگەردانی بۆ قەومی ستەمکاران کە هەم ئێمە ئازار بدەن هەم خۆشیان گوناهبار ببن و دوور بکەونەوە لە ئیمان هەروەها بە ڕەحمەت و میهرەبانی خۆت دەروی خێرمان لێ بکەرەوە ڕزگارمان بکە لە دەست هۆز و دەستەی بێ باوەڕان ئێمە وەحیشمان نرد بۆ موسا و براکەی تا لە میسردا چەند ژوورێک ئامادە بکەن و ئەو ژوورانەش بکەنە شوێنی خوداپەرستی و ڕووی تێبکەن و پێمان وتن نوێژەکانتان بە چاچی ئەنجام بدەن مژدەش بدە بە ئیمانداران جا کاتێک ستەمی فیرعون لە سنوور دەرچوو موسا نزای کردو وتی پەروەردگارە بەڕاستی تۆ لە ژیانی دنیادا ناز و نیعممەت و ماڵ و حاڵ و جێگە و ڕێگەی خۆش و ڕازاوت بەخشیوە بە فرعون و دار و دەستەی پەروەردگارە ئەو شتانە بووەتە هۆی ئەوەی کە خەڵکی لە ڕێباز و بەرنمەی تۆ وێڵ و گومڕابن پەروەردگارە ماڵ و سامانیان تەفروتونا بکە و کوێری بکەرەوە دڵیان بگوشە تا هەست بەخۆشی نەکەن ئەمانە باوەڕ ناهێنن هەتا سزا و ئازاری بە ئێش نەبینن پەروەردگار فەرمووی بێگومان دوعای هەردووکتان وەرگیرە وا دیارە هاڕون عليهەی سەسلام بە کوڵ ئامینی کردووە بەڵام ئێوە هەر بەردەوام بن لەسەر ڕێبازی ڕاست و دروستی هیدایەت و شوێن ڕێبازی ئەوانە مەکەون کە حەق نازان و نافامن ئەوسا نەوەی ئیسرائیلمان بە دەریادا پەڕاندەوە فرعون و سربازانی بۆ ستەم و دەستدرێژی شوێنیان کەوتن تا ئەو کاتەی کە ئاوەکە چووەوە باری ئاسایی خۆی فرعون خەریک بوو دەخنکە ئالە و کاتەدا وتی وای تر باوەڕم هێنا بەوەی کە هیچ خدایەک نییە جگە لەو خدایەی کە نەوەی ئیسرائیل باوەڕیان پێهێناوە و من ئیتر لە مسلمان و ملکەچانم ئەوسا پێی وترا ئایا ئێستا باوەڕدەهێنیت لە کاتێکدا بەڕاستی پێشتر یاخی بوویت و لە ڕیزی ئەوانەدا بوویت کە تۆوی خراپەیان دەچاند ئەمڕۆ ئیتر لاشەی تۆ ڕزگار دەکەین تا ببێتە معجزە و پەند و ئامۆژگاری بۆ ئەوانەی دوای تۆ دێن دیارە خدای گەورە پاراستویەتی لەوەی کە ماسی بیخوات شەپۆڵی دەریا گەیاندیە کەنار تا ئەوانەی کە بە خدایان دەزانی بە چاوی خۆیان بیبینن کە فرعون ئادەمی زادێکە وەک ئەو خەڵکە و ببێتە پەند بۆ هەموو پاشا و زۆردارەکانی سەرزەوی کە ئەوە سەرنجامی مسۆگەری هەمویانە بەڵام بەڕاستی زۆربەی خەڵکی لە ئایەت و موعجیزەکانی ئێمە غافڵ و بێ ئاگان لەوەو دوا ئێمە دەرومان لە نەوەی ئیسرائیل کردەوە و شوێن و جێگە و ڕێگەی خۆشمان پێبەخشین و لە چەندەها ڕزق و ڕۆزی چاک بەهرەوەرمان کردن جا ئەوان جیاوازی و ناکۆچیان نەبوو هەتا زانست و زانیاری تەواویان بۆ هات کەچی ئەوان دینی خدا کە هۆی یەکبوون و یەکگرتوویە کردیانە هۆی دووبەرەکی و جیاوازی هەرچەندە زانست و زانیاریشان لەو بارەیەوە هەبوو بەڕاستی پەروەردگاری تۆ ئەی محەممەد داوەری دەکات لە نێوانیاندا لە ڕۆژی قیامەتدا لەو کێشە و شتانەدا کە ئەوان جیاوازی و ناکۆکی تێدا دەکەن جاگەر تۆ دەربارەی و شتانەی کە بۆمان دابەزاندویت لەبارەی نەوەی ئیسرائیلەوە لە شک و گوماندایت ئەوە پرسیار بکە لەو کەسانەی کە پێش تۆ لە تەورات شارەزان و دەیخوێندنەوە سوێن بە خودا بەڕاستی حەق و ڕاستیت لەلایەن پەروەردگارتەوە بۆ هاتووە کەوابوو بە هیچ شێوەیە گومانت نەبێت و مەچۆرە ڕیزی گوماندارانەوە هەروەها نەکەیت بچیتە ڕیزی کەسانێکەوە کە باوەڕیان بە معجزە و نیشانەکانی دەسەڵاتدارێتی خدا نییە چونکە گەر وابیت دەچیتە ڕیزی خەسارەتمەند و زەرەرمەندانەوە. بەڕاستی ئەوانەی کە وەک فیرعەون و دار و دەستەی ستەمکار و تاوانبار و گوناهکارن بڕیاردادەی پەروەردگارت لەسەریان چەسپا ئەوانە باوەڕ ناهێنن. ئەگەرچی هەرچی بەڵگە و موعجیزە هەیە بۆیان پێش بێت ئەوانە هەر باوەڕ ناهێنن هەتا سزای بەئێش و ئازار دەبینن جادەبواە خەڵکی و شار و شارۆچکانەی هەڕەشەیان لێکرابوو باوەڕیان بهێنایە و باوەڕەکەیان سوود بەخش بواە بۆیان بەڵام باوەڕی هیچ کامیان سوودی پێ نەگەیاندن جگەل لە قەومی یونس نەبێت کاتێک کە باوەڕیان هێنا سزای سەرشۆڕیمان لە ژیانی دنیادا لەسەر هەڵگرتن و تا ماوەیەک لە ناز و نیعممەت بەهرەوەرمان کردن خۆ گەر پەروەردگارت بیویستایە دەیتوانی بە زۆر و بەناچاری هەر هەموو دانیشتوانی سەرزەوی باوەڕ بهێنن بەڵام پەروەردگاری مەزن ڕێزی بۆ ئادەمیزاد داناوە و سەرپشکی کردووە جا ئایا تۆ ئەی پێغەمبەر ئەی ئیماندار دەتەوێت زۆر لە خەڵکی بکەی بۆ ئەوەی بڕوادار بن هیچ کەس بۆی نییە باوەڕ بهێنێت هەتا هەوڵ نەدات و خۆی ماندوو نەکات و بیر نەکاتەوە و ویستی خوداشی لەسەر نەبێت و سزای توند و ڕیسواکەر دەخاتە سەر ئەو کەسانەی کە عەقڵ و ژیری بەکار ناهێنن پێیان بڵێ تەماشا بکەن و سەرنج بدەن خدا چی دروست کردووە لە ئاسمانەکان و زەویدا کەچی بەڵگە و نیشانە واگاداریەکان سوودیان نییە بۆ کەسانەی کە باوەڕ ناهێن و ڕێبازی ئیمان ناگرنەبەر ئەو بێباوەڕانە چاوەڕێی چی دەکەن؟ مەگەر هەر چاوەڕێی ئەوە ناکەن کە ڕۆژێکیان بەسەر بهێنین وەک ئەوەی بەسەر ئەوانەی پێشیاندا هێنامان؟ بڵێ جا ئێوە چاوەڕێ بن بەڕاستی منیش لەگەڵ ئێوەدا لە چاوەڕوانانم لەوە دوا کاتێک بڕیارماندا خوددانە ناسان لەناوبەرین پێغەمبەرانمان و ئەوانەی کە باوەڕیان هێناوە ڕزگار دەکەین هەر بەو شێوەیە بە ئەرچی خۆمانی دەزانین کە ئیمانداران ڕزگار بکەین بڵێ ئەی خەڵچینە ئەگەر ئێوە گومانتان هەیە لە ئاین و بەرنامەی من ئەوە چاک بزانن کە من هەرگیز ئەو شتانە ناپەرستم کە ئێوە لە جیاتی خدا دەیان پەرستن بەڵکو ئەو خدایە دەپەرستم کە مردنی ئێوەی بەدەستە و من فەرمانم پێدراوە کە لە دەستەی باوەڕداران بم هەروەها فەرمانم پێدراوە کە بەڕاست و ڕەوان ڕووت بکەرە ئاین و دینداری بەو پەڕی ملکەچی و دڵسۆزیەوە هەروەها فەرمانم پێدراوە کە نەکەیت لە دەستەی مشریک و هاوڵگەران بیت هانا و هاواریش نەبیت بۆ کەسێک یان شتێک لە جیاتی خوددا کە نە قازانجت پێدەگەێنێت نە زیان چونکە قازانج و زیان هەر بەدەست خدایە خۆ ئەگەر کاری وە ئەنجام بدەیت ئەوە بەڕاستی تۆ لەستەم کارانیت ئەی ئینسان ئەگەر خدا تووشی ناخۆشی و زیانێکت بکات ئەوە هیچ کەس ناتوانێت فریاد بکەوێت و لەسەرتی لابەرێت جگە لەو زاتە یاخود ئەگەر بیەوێت تووشی خێر و خۆشیەکت بکات ئەوە هیچ کەس ناتوانێت بەری فەزل و بەخششی خوددا بگرێت هەرکام کە بیەوێت لە بەندەکانی بەهرەوەەر دەکات لە ناز و نیعممەتانی بێشمار ئەو زاتە هەمیشە لێ خۆش بوو میهرەبانە ئەی پێغەمبەر بڵێ ئەی خەڵچینە بەڕاستی حەق و ڕاستیتان لەلایەن پەروەردگارتانەوە بۆ هاتووە ئەوەی ڕێبازی هیدایەتی وەرگرتبێت ئەوە سوودی بۆ خۆیەتی ئەوەشی گومڕابوو بێت و ڕێون کردبێت ئەوە گومڕاییەکەی لەسەر خۆی دەکەوێت و من لێ پرسرا و چاودێر نیم بەسەر کار و کردەوەی ئێوەوە تۆ ئەی پێخەمبەر هەر شوێنی ئەو بەرنمەیە بکەوە کە لە ڕێگەی وەحی و نیگاوە بە تۆ دەگات و ئارامگر و خۆگر بە لە بەرامبەر هەر کێشەیەکەوە کە خوددا نەناسان بۆت پێش دەهێنن هەتا خودا خۆی داوەری دەکات و ئەو زاتە چاکترین و دادپەروەرترینی دادوەرانە.